کاسێتی هەژدەیەم لە پەرتووکی جیهانی سۆفیا دیوی دووەم لە لاپەڕە پێنج سەد و چل و شەشەوە. بەڵام ئێستاش پێناسەیەکی گونجاوی نەبوو کە چۆن ئەم گۆڕانکارییە ڕووی داوە. بەڵام هۆکارێکی تریش لە ئارادا بوو کە پیشانی ئەدا گیاندارانی جیهان هەموویان خزمی یەکترن. ئەو هۆکارە چی بوو؟ ئەگەر گەورەبوونی تۆوی سەگ، شەمشەمەکوێرە، کەروێشک و مرۆڤ لە قۆناغە سەرەتاییەکاندا هەڵبسەنگێنین، دەبینین ئەوەندە هاوشێوەی یەکترن کە بە سەختی بتوانین جیاوازی لە نێوانیاندا دابنێین. تەنانەت تۆوی کەروێشک و مرۆڤ تا قۆناغەکانی کۆتاییش بە سەختی لێک جیا دەکرێنەوە. ئایا ئەمە بەڵگەی ئەوە نییە کە ئێمە پێکەوە خزم و کەسی نزیک بین؟ بەڵام ئێستاش پێناسەیەکی نەبوو کە ئەم کامڵ بوونە چۆن ڕووی داوە. داروین بەردەوام بیری لە فیکری لایل دەکردەوە. لایل گوتبووی گۆڕانە زۆر وردەکان لە درێژماوەدا دەتوانێت کاریگەری زۆر گەورە بخولقێنێت. بەڵام ئێستاش پێناسەیەکی نەئەدۆزییەوە کە بیکاتە بنەمایەکی سەرەکی. ئاشنایی لەگەڵ بیرۆکەی لامارک بوونەوەرناسی فەڕانسەیشدا هەبوو، کە دەیوت، گیاندارە جۆراوجۆرەکان تایبەتمەندییەکانی پێویستی خۆیان لە خۆیاندا پەروەردە دەکەن. بۆ نموونە زەڕافەکان بۆیە ملێکی درێژیان پەیدا کردووە، چونکە پشت لە دوای پشت خۆیان بۆ گەڵای دارەکان کێشاوە. لامارک پێی وابوو کە ئەو تایبەتمەندیانەی هەر کەسێک بە هەوڵدان بەدەستی دەهێنێت، بۆ نەوەی دوایی دەچێت. بەڵام داروین بیرۆکەی ویراسیبوونی تایبەتمەندییە دەستکەوتنییەکانی بەلاوە پەسەند نەبوو، چونکە لامارک بۆ ئەو فیکرە بوێرانەی خۆی هیچ بەڵگەیەکی نەهێنابووە. بەهەرحاڵ، داروین شێوازێکی فیکری تری پێڕەو دەکرد، لەوانەیە بتوانین بڵێین کە شێوازی ڕاستەقینەی کامڵبوونی جۆرەکان بەتەواوی لەبەرچاویدا بوو. ئەمە چی بوو؟ پێم خۆشە خۆت ئەم شێواز و میکانیزمە پەیدا بکەی. کەواتە دەپرسم، ئەگەر تۆ سێ سەر مانگات هەبێ بەڵام تەنیا بەشی زیندوومانی دوو دانەیانت، عالف، هەبێت، ئەو کاتە چی دەکەیت؟ ئەڵبەت دانەیەکیان دەکوژم زۆر باشە بەڵام کامیان دەکوژیت وابزانم ئەو دانەیەیان کە لە هەموویان کەمتر شیرەدات بێشک بەڵێ کاری عاقڵانە هەر ئەوەیە وایە ئەمە کارێکە کە مرۆڤ هەزاران ساڵە دەیکات بەڵام هێشتا باسی دوو مانگاکە ماوە وای دابنێین دەتەوێت یەک دانەیان بژێت کامیان هەڵدەبژێریت. ئەوەی کە شیری باشترە دا چونکە لەوانەیە گۆرەکەکەیشی شیری چاکی هەبێ کەواتە تۆ پڕ شیرەکان بەسەر کەم شیرەکاندا دەخەمڵێنیت پرسیارێکی تر ئەگەر تۆ ڕاوچی بوویتایە و دوو سەگی ڕاوت ببوایە بەڵام ناچار بوویتایە یەکێکیان لە دەست بدەی کامیانت هەڵدەبژارد دیارە ئەوەی کە باشتر ڕاوەکانی بدۆزیایەتەوە بەڵێ ڕاستە. ئاساییە کە سەگە باشترەکە بۆ مانەوە هەڵدەبژێریت. سۆفیا خەڵکیش لە دە هەزار ساڵی ڕابردوودا هەر بەم جۆرە حەیوانە دەستەمۆکانیان پەروەردە کردووە. مریشکەکان بەردەوام هەفتەی پێنج جار هێلکە ناکەن. مەڕەکانیش هەمیشە بە یەک ئەندازە کوڵکیان نییە و ئەسپەکانیش هەمیشە وەکوو ئێستا چالاک و بەهێز نابن. خاوەن پەروەردەکان هەڵبژاردنێکی دەستکردیان کردووە و ئەمە لە دونیای جیاکانیشدا هەر بەم جۆرەیە. کاتێک توویەکی باشی سێوی بن عەرزت هەبێت، تووی تووی خراپ دا ناچەنیت. هەروەها بۆ دۆزینەوەی گەرمی بێ دانە خۆت هیلاک ناکەی. داروین جەختی لەسەرەوە کردەوە کە دوو مانگا یاخود دوو چڵە گەنمی بە تەواوی یەکسان پەیدا نابێت. سروشت جۆری هەرە زۆری جیاوازی ژیان دروست دەکا. دوو کەس ئەگەر لە یەک شوێنی ژیا دوو کەس ئەگەر لە یەک شوێنی ژیانی یەکساندا بژین بە تەواوی یەکسان نابن. لەوانەیە ئەو کاتە کە تۆ گیراوەی شووشە شینەکەت خواردەوە ئەمە بە چاوی خۆت یا ئەمەت بە چاوی خۆت دیبێت. بەڵێ زۆر بە باشی. ئێستا داروین پرسیاری لە خۆی کرد ئایا دەکرێ لە سروشتیشدا شێوە میکانیزمێکی هاوشێوە پەیدا بکەین؟ لەوانەیە سروشتیش هەڵبژاردنی سروشتی بکا کە کام کەسانە بە زیندوویی بمێننەوە. بڵێیت نەکرێت کە ئەم هەڵبژاردنە لە ماوەیەکی زۆر دووردا چەندەها جۆری نوێی لە گیا وحەیوانەکان دروست کردبێت؟ بە بۆچوونی من دەکرێت. داروین هێشتا نەیدەتوانی تێبگا کە ئەم هەڵبژاردنە سروشتییە چۆن ڕوویداوە. تاکوو ئەوەی لە مانگی ئۆکتۆبەری هەزار و هەشت سەد و سی و هەشت دا، دروست دوو ساڵ لە دوای گەڕانەوە لە گەشتی دەریایی خۆی، بە هەڵکەوت چاوی بە کتێبێکی بچووکی نووسراوی تۆماس ماڵتۆس کەوت کە کارناسی لێکۆڵینەوەی ژماردەی خەڵک بوو. ناوی کتێبەکە ئەمە بوو، نووسراوەیەک دەربارەی بنەمای ژماردەی خەڵک. ماڵتۆز بیرۆکەی ئەم کتێبەی لە نووسراوەی بێنجامین فرانکلینی ئامریکایی وەرگرتبوو کە یەکێک لە داهێنانەکانی فرانکلین ئامێری کارەبا گر بوو. فرانکلین وتبووی ئەگەر هۆکارە لەمپەرەکان لە سروشتدا نەبوایە، تەنیا یەک جۆرە ڕووەک یاخود حەیوان لە تەواوی جیهاندا دەبوو. بەڵام چونکە چەندین جۆری جیاوازەیە ئەمانە هاوسانی خۆیان ڕاگرتووە. ماڵتۆس ئەم فیکرەی پەروەردە کرد و ئەوەی لەگەڵ زانستی ژماردەی خەڵکدا تێکەڵ کرد. پێی وابوو کە توانای مرۆڤ بۆ زیادکردنی ڕەگەزی خۆی ئەوەندە زۆرە کە هەمیشە ژمارەی لەدایکبووان زیاترە لەو شیمانەیە کە بتوانێت زیندوو بمێنێت. بە بڕوای ماڵتۆز بەهۆی ئەوەی کە دروستکردنی خۆراک هەرگیز ناتوانێت هەنگاو بە هەنگاو لەگەڵ زیادبوونی خەڵکدا بەرەوپێش بچێت، کۆمەڵێکی زۆر لە کێشمەکێشی ژیاندا ناچار بە لەناوچوونن. ئەوانەیشی کە زیندوو دەمێنن و گەورە دەبن و ڕەگەزەکەیان بەردەوام دەهێڵنەوە کەسانێکن کە باشتر لە کێشەکانی مانەوەدا دێنەدەر. ئەم بۆچوونە ژیرانە بەرچاو دێت. لە ڕاستیدا ئەمە هەر ئەو میکانیزمە گشتیەیە کە داروین بە دوایدا دەگەڕا. ئەمە پێناسەی چۆنێتی ڕووداوی کامڵ بوون بوو. لە کێشمەکێشی ژیاندا ئەوانەی باشتر لە کەسانی تر خۆیان لەگەڵ ژینگەدا بگونجێنن زیندوو دەمێنن و نژادی خۆیان بەردەوام دەهێڵنەوە. ئەمە بەهۆی کاریگەری هەڵبژاردنی سروشتیەوەیە. ئەمە دووهەمین فکری پێشنیارکراوە لە سەرچاوەی جۆرەکاندا. داروین نووسی، فیل لە هەڵسەنگاندن لەگەڵ تەواوی حەیوانەکانی تر کەمترین زاوزێی هەیە. بەڵام ئەگەر شەش بەچکەی ببێت و سەد ساڵ تەمەنی ببێت، ئەوا دوای حەوت سەد و چل ساڵ شتێکی نزیک بە نۆزدە ملیۆن فیل و هەموویان لە نژادی جووتی یەکەم دەمێنێتەوە. لە کوێیەتی تاکو بگاتە هەزاران هێلکەیەک کە یەک ماسی سپی دایدەنێت. داروین هەروەها وتی وەکو عادەت کێشمەکێشی مانەوە لە نێوان جۆرە زۆر هاوشێوەکاندا زۆر بە سەختی ڕووئەدات. چونکە ئەمانە دەبێت بۆ خواردنێکی یەکسان بجەنگن. لێرەدا کەمترین شانس واتە جیاوازییەکی زۆر ورد بەکاردێت. هەرچی کێشمەکێشی مانەوە توندتر بێت، کامڵبوونی جۆری تازە ڕووئەدات و سەرەنجام ئەوانەی کە خۆیان بە باشترین شێوە هاوئاهەنگ ئەکەن دەمێننەوە و ئەوانی تر لەناو دەچن. هەرچی خۆراک زۆرتر بێ، زاوزێ زۆرترە و کامڵبوونیش زووتر دەبێت. بەڵێ. بەڵام باسەکە تەنیا خۆراک نییە. نەبوون بە خۆراکی کەسانی تریش هەر بەوەندازە گرنگە. بۆ نموونە جۆرێک ڕەنگ گۆڕین توانای هەڵهاتنی خێرا، ناسینی گیانداری دوژمن، یا ئەگەر زیاتر بڕوات تامی ناخۆش دەتوانێ باسی مەرگ و ژیان بێت. ژەهرێکیش کە بتوانێ گیانداری ڕاوچی بکوژێت زۆر بە کەڵک دێت. هەر بەو هۆیەوە کاکتووسەکان ئەوەندە ژەهراوین چونکە هیچ شتێکی تر لە بیاباندا ناڕوێت. ئەم گیایە لە بەرامبەر گیاندارە گیاخۆرەکاندا زۆر ناسکە. داروین لە چۆنێتی بڵاوکردنەوەی تۆوی گیاکانی کۆڵیەوە. گوڵەکان بە ڕەنگە جوانەکان خەمڵاون و بۆنێکی خۆش لە خۆیان دەردەکەن تاکو مێش و مەگەز لە خۆیان کۆبکەنەوە بۆوەی تۆوەکەیان پێ بڵاوبکەنەوە. باڵندەکان بە دەنگێکی خۆش دەچریکێنن کە جۆری خۆیان بهێڵنەوە. هەروەها گایەک ئەگەر خوێنسار بێت و بۆ لای مانگا نەچێت بە کەڵکی زاوزێ نایەت چونکە ئەم تایبەتمەندییە زۆر زوو ڕەگەزەکەی لەناو دەچێت واتە چونکە بەم تایبەتمەندییەوە زۆر زوو ڕەگەزەکەی لەناو دەچێت. تاقە فایدەی گاینێر لە گۆڕەپانی ژیاندا ئەوەیە کە بگات بە بلوغی ڕەگەزی و بۆ هێشتنەوەی ڕەگەزەکەی زاوزێ بکا. ئەمە کەم و زۆر هاوشێوەی کێبرکێی هەڵهاتنە. ئەوانەی نەتوانن بە هەر جۆرێک ژینی خۆیان بگەیەننە کەسێکی تر ئەوا هەمیشە لەناو دەچن. بەم جۆرە نژادەکان بەردەوام پاراو دەبن و خۆڕاگری لە بەرامبەر نەخۆشیشدا یا نەخۆشیدا گرنگترین دەستکەوتە کە ڕەگەزە بەردەوامەکان هەرچی زۆرتر دەستی دەخەن و لە خۆیاندا دەیپارێزن. کەواتە هەموو شتێک بەرەو باشتر بوون دەڕوات. لە ئەنجامی ئەم هەڵبژاردنە بەردەوامەدا ئەوانەی کە خۆیان زیاتر لە گەڵ ژینگەی تایبەتی خۆیان یا هەر جۆرە بارودۆخی ناوچەیی هاوئاهەنگ دەکەن لە درێژماوەدا ڕەگەزی خۆیان دەهێڵنەوە بەڵام ئەو شتەی لە شوێنێکدا شانسێکی گەورەیە و لە شوێنێکی تردا هیچ قازانجێکی نییە، بۆ نموونە توانای فڕین بۆ بەشێک لە سەیرەکانی گالاپاگۆس زۆر گرنگە. بەڵام ئەگەر گیانداری دڕندە لەو ناوەدا نەبوونایە و خۆراکی سەیرەکان لە قووڵایی بنزەویدا بووایە، ئەوا فڕینی ئەوان چیتر بەکار نەدەهات. هۆی پەیدابوونی ئەم هەموو جۆرە گیاندارە لە درێژایی دەورەکاندا زیادبوونی شوێنەکانی ژیانە، بەڵام بەو حاڵەیشەوە مرۆڤ زیاتر لە ڕەگەزێک نییە. هۆکەی ئەوەیە کە مرۆڤ توانایەکی زیاد لە ئەندازەی لە خۆ گونجاندن لەگەڵ شوێنە جۆراوجۆرەکانی ژیان هەیە. یەکێک لەو شتانەی کە داروینی زۆر تووشی سەرسووڕمان کرد توانای ژیانی سوورپێستەکانی تیرادیل فۆگۆ بوو لەو بارودۆخە خراپە ناوچەییەدا. ئەمە بەو مانایە نییە کە مرۆڤەکان هەموویان یەکسانن. ئەوانەی لە نزیکی هێڵی ناوەڕاست دەژین لەو کەسانەی کە لە باکوور دەژین پێستیان ڕەشترە. چونکە پێستی ڕەش ئەوان لە بەرامبەر تیشکی هەتاودا دەپارێزێت و ئەو سپی پێستانەی بۆ ماوەیەکی زۆر لە بەر تیشکی هەتاودا بن شیمانەی پەیدابوونی شێرپەنجەی پێست تێیاندا زۆرترە. هەروەها بۆ ئەو کەسانەی لە وڵاتە باکوورییەکاندا دەژین، پێستی سپی سوودی هەیە؟ بەڵێ. ئەگەر وا نەبوایە هەموو دانیشتوانی سەر زەوی پێستیان ڕەش دەبوو. پێستی سپی بۆ دروستکردنی ڤیتامین لە ڕێگای تیشکی هەتاوەوە باشترە. وە ئەمە بۆ ئەو شوێنانەی کە هەتاو تینی کەمترە زۆر گرنگە. ئەڵبەت ئەمڕۆکە ئەوەندە گرنگ نییە، چونکە ئێمە دەتوانین ڤیتامینەکانی پێویستی ناوهەتاو لە ڕێگەی خۆراکی ڕۆژانەوە دابین بکەین و بەڵام هیچ شێک هیچ شتێک لە سروشتدا لە خۆڕا و کتوپڕ نییە هەر شتێک ڕەنگدانەوەی کۆمەڵێک گۆڕانکاری زۆر وردە کە بە درێژایی نەوە یەک لە دوا یەکەکان ڕوو ئەدات بەرچاوهێنانی ئەم شتە زۆر جێگەی تێڕامانە بەڵێ کەواتە تاکو ئێرە بیرۆکەی داروین لە چەند وشەدا کورت دەبێتەوە فەرموو. دەتوانین بڵێین ماددەی کاڵی کامڵ بوونی ژیان لەسەر گۆی زەوی گۆڕانکاری بەردەوامی بوونەوەرانێکی لە جۆری خۆیانە هەروەها ژماردەی نەوەکانە کە بە ناچاری بەشێک لەوانە دەمێنەوە میکانیزم یاخود هێزی دروستکەری ڕاستەقینەی کامڵ بوون هەڵبژاردنی سروشتیە لە کێشمەکێشی مانەوەدا ئەم هەڵبژاردنە بۆتە هۆی ئەوەی کە بەهێزترین یاخود بەتواناترین زیندوو بمێنێتەوە. ئەوەندە ژیرانەیە کە وەک پرسیارێکی بیرکاری دێتە پێش چاو، ڕوانینی خەڵک و زانایان دەربارەی سەرچاوەی جۆرەکان چۆن بوو؟ ئایا پێشوازی لێکرا؟ باس و دەمەقاڵێیەکی زۆری دروست کرد. کلیسا بە تەواوی توانایەوە ڕەخنەی دەگرت و دنیای زانستیش بە سەر دوو دەستەی هاوڕا و دژدا دابەش بوو. ئەڵبەت ئەمە زۆر دوور لە چاوەڕوانی نەبوو. بەهەرحاڵ داروین خوڵقانی لە دەستی خودا دەرهێنابوو. ئەڵبەت لەم ناوەدا کەسانێکیش هەبوون کە دەیانوت خوڵقانێک کە لە خۆیدا توانای کامڵبوونی دەروونی ببێت بێ شک زیاتر گرنگی هەیە تاکوو خوڵقانی جۆرێک ژیانی نەگۆڕ و هەمیشەیی. سۆفیا لەناکاو لەسەر کورسیەکە بەرز بووەو وتی، سەیری ئەوێ بکە. هێمای بۆ لای پەنجەرەکە بوو، لە کەناری دەریاچەکە ژن و پیاوێک دەست لەناو دەستی یەکتردا دەگەڕان هەردووکیان ڕووت بوون. ئالبێرتۆ وتی ئەوانە ئادەم و حەوان. بەرە بەرە وایان لێهاتووە کە بوونەتە هاوڕێی کڵاوسور و ئالیس و لێرە دەرکەوتوون. سۆفیا چووە کەناری پەنجەرەکە تاکو سەیریان بکا بەڵام هەردووکیان زۆر بە خێرایی لە ناو دارەکە دارەکاندا گوم بوون. داروین وای دەزانی مرۆڤ لە نەسلی حەیوانە وانیە؟ داروین لە هەزار و هەشت سەد و حەفتا و یەک دا کتێبی نەسلی مرۆڤی بڵاو کردەوە و هاوشێوەییە گەورەکانی مرۆڤ و حەیوانەکانی دەرخست. ئەو بیرۆکەی هێنایە پێش کە مرۆڤ و مەیموونی شێوە مرۆڤ لە کاتێکدا لە دونیایەکی هاوبەشە و کامڵ بوونیان پەیدا کردووە، هەر لەم کاتەدا یەکەمین ئێسکی سەری جۆرێک مرۆڤی لەناوچوو لە جەبەل الطاریق دۆزرایەوە و چەند ساڵ دوای ئەوەیش لە ناوچەی، نیئادرتالی ئاڵماندا دۆزرایەوە. سەیر ئەوە بوو کە لە هەزار و هەشت سەد و حەفتا و یەک دا دەنگی دژایەتی لەگەڵ دارویندا زۆر کەمتر بوو لە هەزار و هەشت سەد و پەنجا و نۆ کە کتێبی سەرچاوەی جۆرەکانی بڵاو کردبۆوە. ئەڵبەت لەوە پێشیش باس لە پەیدابوونی مرۆڤ لە حەیوان کرابوو. هەروەها کە باسم کرد کاتێک داروین لە هەزار و هەشت سەد و هەشتا و دوو دا ژیانی لەدەست دا بە ڕێوڕەسمێکی شیاوی پێشەنگەکانی زانست، سەرەنجام بەڵێ. بەڵام لەوە پێش بە مەترسیدارترین مرۆفی ئینگلیز ناسرابوو. زۆر سەیرە. ژنێک نووسیبووی هیوادارم ئەو وتە ڕاست نەبێ. بەڵام ئەگەر ڕاست بوو هیوادارم نەگاتە گوێی خەڵک. هەروا زانایەکی ناوداری تر بیرێکی هاوشێوەی ئەوەی دەربڕی و وتی، دۆزینەوەیەکی شەرماوییە هەرچی کەمتر باسی لێ بکرێت باشترە. هەر ئەمە بەڵگەی ئەوە نییە کە مرۆڤ هاوپشتی گوێدرێژە؟ وتنی ئەم قسە ئەمڕۆکە بۆ ئێمە زۆر ئاسانە. لەناکاو خەڵک ناچار بوون کە بەسەر ڕوانینی خۆیان سەبارەت بە داستانی خوڵقانی کتێبی پیرۆزدا بچنەوە. جان ڕاسکێن نووسەری لاو نووسی، خۆزگا زەویناسەکان منیان بە حاڵی خۆم بهێڵایەتەوە و دوای هەر ڕستەیەکی تەورات وئینجیل دەنگی لێدانی چەکوشەکانیان دەبیستم. مەبەست لە لێدانی چەکوش دوودڵی ئەو بوو دەربارەی وتاری خودا، وا دیارە. چونکە تەنیا شیکردنەوەی وشە بە وشەی داستانی خوڵقان نەبوو، کە سەرەوخوار دەبووەوە. بناغەی بیرۆکەی داروین ئەوە بوو کە گۆڕانکارییەکان بە تەواوی لە خۆڕا و هەڕەمەکی مرۆڤی دروست کردووە. سەرەڕای ئەمە داروین مرۆڤی وەک شتێک لێک دایەوە کە هیچ سۆز و هەستێکی نییە و تەنیا بەرهەمی کێشمەکێشی مانەوەیە. دەربارەی ئەوەی کە ئەم گۆڕانکارییە هەڕەمەکییانە چۆن پێشهاتووە، داروین باسێکی تایبەتی هەبوو، دروست دەستت خستە سەر خاڵی لاوازی تیۆری ئەو. داروین زانیارییەکی زۆری دەربارەی تەوڕات نەبوو. لە کاتی نزیکی نێرومێدا شتێک ڕووەدا. دایک و باوک هەرگیز دوو مناڵی بە تەواوی هاوشێوە دروست ناکەن و هەمیشە جیاوازیگەلێکی ورد هەیە. دەربارەی چۆنێتی ڕوودانی ئەم گۆڕانکاریانە، نوێ داروینیسم بووە تەواوکەری بیرۆکەی داروین. کە چی ڕووبدات ژیان و زاوزێ لە بنەڕەتدا هەمووی باسی دابەشبوونی تۆوەکانە، کاتێک تۆوێک دەبێت بە دوو بەشەوە دوانەیەکی یەکسانی ویراسی دروست دەکا. کەواتە دابەشبوونی تۆوێک هەڵگرتنی نموونەی تۆوێکە لە خۆی. بەڵێ. بەڵام جاری واشەیە لە کردەوەکاندا هەڵەی زۆر ورد ورد ڕووەدات. ئەمە دەبێتە هۆی ئەوەی کە نموونەی تۆوەکە دروست وەکو خۆی دەرنەچێت و لە ژینگە ناسی نوێدا ئەمە بە پەڕین ناودەبەن. پەڕینەکان یا زۆر کەم بایەخن یاخود لەوانەیە گۆڕانکاری بەرچاو لە کردەوەی کەسەکاندا دروست بکەن لەوانەیشە ژیان لەوانەیشە ببورن زیان بگەیەنن کە لەم حاڵەتەدا لە کوێ هاوڕێکان جیادەبنەوە؟ زۆر یەک لە نەخۆشیەکان لە ئەنجامی ئەم پەڕینە زیا ناویانەوەن و بەڵام زۆر جاریش تایبەت مەندیەکی جیاواز لە خەڵک بە مرۆڤە دەن تاکو لە کێشمە کێشی مانەوەدا دەوام بهێنن بۆ نمونە ملی درێژی زەڕافە وایە. پێناسەی لامارک بۆ ملی درێژی زەڕافە ئەوە بوو کە زەڕافەکان بەردەوام دەبێت مل بۆ سەرەوەی خۆیان درێژ بکەن. بەڵام بە بڕوای داروین ئەم جۆرە تایبەتمەندیانە ویراسی نییە و ناتوانێت بۆ بەچکەکان بچێت. بە بڕوای داروین ئەو ملە درێژەی زەڕافە لە ئەنجامی جۆرێک گۆڕانکارییەوە بووە. بیرۆکەی نوێ داروینیزم بەڵگەیەکی ڕوونی ترە بۆ ئەم گۆڕانکاریە تایبەتە و بۆچوونی یەکەم کامڵ دەکات لە ڕێگای پەڕینەکانەوە، بەڵێ زنجیرەیەک گۆڕانکاری کوتوپڕ لە هۆکارەکانی ویراسی بۆ یەکێک لە پشتەکانی زەڕافە ملێکی تۆزێ بەرزتری لە عادەت داوەتێ. کاتێک خۆراک کەم بوو، ئەم شتە ڕۆڵێکی زۆر بنەڕەتی هەیە. زەڕافەیەک کە گەردنی بەرزتر بێ بۆ گەیشتن بە پەل و پۆ بە پەل و پۆی بەرزی دارەکان باشتر لە هەمووانە. هەروەها دەتوانین بیر بکەینەوە کە زەڕافە سەرەتاییەکان بۆ دۆزینەوەی خۆراک لەسەر زەوی گەڕابێتن و ئەو توانایەیان لە خۆیاندا بەهێزتر کردبێت. لە ماوەی کاتێکی زۆر درێژدا جۆرێک لە گیانداران کە ئێستا نەماون لەوانەیە خۆیان بە سەر دوو جۆردا دابەش کردبێت. ئەگەر پێویست بێ دەتوانم نونەیەکی نوێتر لە هەڵبژاردنی سروشتی باس بکەم. بەڵێ تکایە. لە بەریتانیا جۆرێک پەپولە هەیە بە ناوی پەپولە بیبەری کە لە ناو داری غانی ڕەنگ سپیدا دەژیا. لە سەدەی هەژدەهەمدا زۆربەی ئەم پەپوولانە ڕەنگی سپی نزیک لە خۆڵەمێشیان هەبوو. سۆفیا، دەتوانیت بزانیت بۆچی وایە؟ لەبەرئەوەی باڵندە برسییەکان بە ئاسانی پەیدایان نەکەن. بەڵام نەک هەمیشە. بەهۆی پەڕینێکی زۆر هەڵکەوتەوە پەپوولەیەکی ڕەنگڕەش دروست بوو، بە بۆچوونی تۆ چارەنووسی ڕەنگڕەشەکان چی بوو؟ بە ئاسانی دەبینران و دەبوونە خۆراکی باڵندەکان. بەڵێ. چونکە لەو شوێنەدا لەسەر ئەو درەختە ڕەنگ سپی لەسەر ئەو درەختە ڕەنگ سپییە بوونی پەپوولەیەکی ڕەش باش نەبوو. بەم جۆرە ژمارەی پەپوولە ڕەنگ کاڵەکان بەردەوام لە زیادبووندا بوو، لەم کاتەدا ڕووداوێکی تر لەم شوێنە ڕووی دا. دووکەڵی کارگە پیشەییەکان ڕووخساری دارە ڕەنگ زیوینەکانیان ڕەش کرد. بیر دەکەیتەوە پەپوولەکان چیان بەسەر هات؟ ئێستا ئەوانەی ڕەنگیان ڕەشتر بوو دەمانەوە. بەڵێ. زۆری پێ نەچوو کە ژمارەی ئەمانە زیادی کرد. لە هەزار و هەشت سەد و چل و هەشت دا تا هەزار و نۆ سەد و چل و هەشت دا چۆنێتیی ژمارەی پەپوولە ڕەنگ تێرەکان گەیشتە پێوانەی نەوەت و نۆ بۆ یەک لە سەد. چونکە شوێنەکە گۆڕابوو چیتر ڕەنگی ڕوون تایبەتمەندییەکی باشی نەبوو بەڵکو بە پێچەوانەوە پەپوولە دۆڕاوە ڕەنگ کاڵەکان هەر لەگەڵ دەرکەوتنیان دەبوونە خۆراکی باڵندە ڕاوچییەکان دیسان ڕووداوێکی گرنگ ڕوویدا کەمکردنەوەی بەکارهێنانی بەردی خەڵوز لە کارگەکاندا هەروەها دروستبوونی ئامێرەکانی پاڵاوتنی دووکەڵ لەم ساڵانەی دواییدا ژینگەی پاک و خاوێن کردەوە. کەواتە دارەغانەکان دیسان ڕەنگیان ڕوون بووە. دیسان پەپوولە ڕەنگ زیوینەکان گەڕانەوە بۆ ڕەنگی زیوین و ئەم شتە ناوی هاوئاهەنگ بوونە لەگەڵ ژینگەدا کە جۆرێک یاسای سروشتییە. بەڵێ تێدەگەم. نموونەکانی دەستێوەردانی مرۆڤ لە ژینگەدا زۆر کەمە. بۆ نموونە؟ بۆ نموونە مرۆڤ هەوڵەدا دەعبای بەروبوومی خۆی بە ژەهرە جۆراوجۆرەکان لەناو ببات. ئەم کارە لە سەرەتادا ئەنجامی باشی لێ دەکەوێتەوە، بەڵام کاتێک مەزرا یاخود باخێک بە مەبەستی لەناوبردنی ئەم دەعبایە ژەهر ڕێژ دەکەین، لە ڕاستیدا ڕاگرتنی سروشت بە یەکدا ئەشێوێنین. ئەم پەڕینە بەردەوامانە جۆرێک نەخۆشی دروست دەکا کە لە بەرامبەر ژەهرەکانی ئێمەدا خۆڕاگری دەکات. ئەو کاتە مەیدانەکە دەکەوێتە دەستی ئەو دەعبایانە و بەرەنگاربوونەوەیان ڕۆژ بە ڕۆژ سەختتر دەبێت. ئەم هەمووە لەبەرئەوەیە کە مرۆڤ هەوڵەدا ئەم نەخۆشیانە ڕیشەکێش بکات و مافی ژیان بۆ ئەوانەیە کە توانای خۆڕاگرییان زیاترە. ئەم شتە زۆر ترسێنەرە. بەڵێ بێشک دەبێت چارەسەرێکی بۆ بدۆزری بۆ بدۆزرێتەوە ئێمە لە لەشی خۆیشماندا لەگەڵ ئەم باکتریانە بەرەنگار دەبینەوە پەنسلین و ئانتی بایۆتیکەکان بەکار دەبەین. بەڵام پەنسلینیش بۆ ئەو باکتریانە جۆرێک شێواندنی ڕاگیری سروشت دروست دەکا هەرچی زۆرتر بەکاری بهێنین جۆرە بەکتریاهایەکی بەهێزتر دەکەین سەرەنجام دەستەیەک باکتیری پەروەردە ئەبێ کە بەرەنگاربوونەوەیان زۆر ئەستەم دەبێ دەبێت بەردەوام ئانتی بایۆتیکی بەهێزتر بەکاربەرین تاکو تاکو سەرەنجام وەکو مار لە گەرۆمانەوە سەر دەردێنن، لەوانەیە بەرە بەرە ناچار بین بە فیشەک لێیان بدەین. ئەڵبەت ئەمە زێدەڕۆییە. بەڵام بێشک زانستی پزیشکی نوێ کێشەیەکی مەترسیداری خوڵقاندووە. کێشەکە تەنیا ئەوە نییە کە باکتریایەک گەیشتبێتە حاڵەتێکی مەترسیدار. لە ڕابردوودا زۆربەی منداڵان دەمردن و لە بەرامبەر نەخۆشیە جۆراوجۆرەکاندا خۆڕاگریان نەبوو، تەنیا کەمینەیەک دەمانەوە، بەڵام زانستی پزیشکی نوێ هەڵبژاردنی سروشتی تێک دەدات. دەرمانێک کە یەک کەس لە نەخۆشیەکانی یا دەرمانێک کە یەک کەس لە نەخۆشیەکی سەخت ڕزگار دەکا، لەوانەیە لە درێژماوەدا خۆڕاگری تەواوی نژادی ئینسان لە بەرامبەری نەخۆشیە تایبەتیەکاندا لاواز بکات. ئەگەر ئەو شتەی کە بە تەندروستی ویراسی ناوی دەبەین کەم بایەخی بکەین، دوور نییە گرفتاری پاڕانەوە و داخوازی نژادی مرۆڤ بین. هەروەها توانای مرۆڤ بۆ بەرەنگاربوونەوە لەگەڵ نەخۆشییە سەختەکاندا لاواز دەبێت. بارودۆخێکی ترسناکە. فەیلەسوفی ڕاستەقینە گەر چاوی بە شتێکی ترسناک بکەوێت و بڕوا بە ڕاستبوونەکەی بهێنێت، ئەوا نابێت لە وتەکانیدا لە یادی بکات. ئێستا دەکرێت باسەکانمان کۆ بکەینەوە. فەرموو. دەتوانین بڵێین ژیان تاقیکردنەوەیەکی گەورەیە کە تەنیا ژمارەی براوەکان بەرچاو دەکەوێ. مەبەستت چییە؟ مەبەستم ئەوەیە ئەوانەی لە کێشمەکێشی مانەوەدا ئەدۆڕێنن لە گۆڕەپانەکە دەردەکرێن. بۆ هاتنی ژمارەی براوەکانی هەر جۆرە گیایەک یا حەیوانێک لەسەر گۆی زەوی چەند ملیۆن ساڵ دەخایەنێت. لە حاڵێکدا ژمارە دۆڕاوەکان تەنیا یەک جار خۆی دەنوێنێت. بەم چەشنە جۆری حەیوانەکان و گیاکان کە ئێستا بوونیان هەیە هەمووی ژمارەی براوەی ئەو تاقیکردنەوە گەورەی ژیانن.